بەناوی خودای بەخشندە و میهرەبان کاتێک دێت ئاسمان لەت و پەت دەبێت گوێڕایەڵی فەرمانی پەروەردگاری دەبێت حەق وایە و پێویستە لەسەری ئاوا فەرمان بەردار بێت هەروەها کاتێک دێت زەویش پان و بەرین دەبێتەوە تا جێگەی هەمووانی لەسەر ببێتەوە کە ئەمە ئاماژەیە بۆ تەخت بوونی هەرچی لە ناویدا هەیە فڕی دەداتە سەر ڕووکاری و خۆی خاڵی دەکات گوێڕایەڵی فەرمانی پەروەردگاری دەبێت حەق وایە و پێویستە لەسەری ئاوا فەرمان بەردار بێت ئەی ئینسان بەڕاستی تۆ خۆت زۆر ماندوو دەکەیت زۆر ڕنج و زەحمەت دەچێشیت سەرنجامیش دەبێ بگەڕیتەوە بۆ لای پەروەردگارت تا پاداشتی ڕنج و هەوڵەکەت وەربگریت جا ئەوەی دۆسیەی کردەوەکانی درایە دەستی ڕاستی ئەوە لەمە دوا لێپرسینەوەیەکی زۆر ئاسانی لەگەڵدا دەکرێت بە دڵی خۆش و ڕووی خۆشەوە دەگەڕێتەوە بۆ ناو کەس و کاری چاک و خوداناسی بۆ ناو ئیمانداران سەرڕای حۆری و غلمان و ولدان بەڵام ئەوەی دۆسیەی کردەوەکانی لە پشتیەوە درایە دەستی ئەوە لە مەولا هاوار و دادی لێبەرز دەبێتەوە و دەڵێت خدایە مەرگ خدایە بمکوژە خدایە لە ناوم بەرە دەخرێتە ناو دۆزەخ چونکە بەڕاستی و جۆرە کەسە کاتی خۆی لەناو ماڵ و خێزانیدا بە کەیف و ئاهەنگی ناشەرعی بە بەرپاکردنی سفرە و خوانی حرام دڵی خۆش بوو مەستی ڕابواردنی حرام بوو بڕوای وا بوو کە هەرگی زیندوو بوونەوە و گەڕانەوە و لێپرسینەوە نییە نەخێر بە گومانی ئەو نەبوو پەروەردگاری چاک ئاگاداری کار و کردەوەکانی بوو دەیبینی چی دەکات سوێندم بەو کاتەی دوای خۆرئاوا بوون ئاسۆ سوور هەڵدەگەڕێت بە شەو ئەوەی کە کۆی دەکاتەوە شەوگار ئادەمیزاد لە ماڵی خۆیدا و جانداران لە شوێنی خۆیان و باڵندەکان لە هێلانەکانیاندا کۆ دەکاتەوە بەمانجی چواردەش کاتێک تێر و تەوا و گەورە و درەخشان دەبێت ئێوە تێدەپەڕن و گۆڕانکاری و حاڵاتی زۆرتان بەسەردا دێت بۆ نمونە لە منداڵی بۆ لاوی بۆ پیری بۆ مەرگ بۆ بەرزەخ بۆ قیامەت لەوە دواش بۆ بەهشت یا دۆ زەخ یاخود لە ساغی بۆ نەخۆشی یا بپێچەوانەوە لە هەژاری بۆ دەوڵەمەندی یا بپێچەوانەوە لە قیامەتیشدا لە بەهشدا ئیمانداران بەردەوام بەرەو تەواوتر و چاکتر دەبرێن کەواتە ئەو خوددانە ناسانە چیانە و بۆچی ئیمان ناهێنن کاتێ قورئانیش بەسەریاندا دەخوێندرێتەوە سوژدە نابن و ملکەج نابن دیارە کە بێ باوەڕان بەردەوام ڕاستیەکان بە درۆ دەزانن بەڵکو و باوەڕی پێناکەن خداش چاگاگا و زانایە بەوەی کە لە دڵ و دەرونیاندا شاردویانەتەوە لە بغزووکینە و پیلان دژی ئیسلام و مسلمانان کەواتە مژدەی ئازار و سزایەکی بە ئێشیان پێ بدە جگەل لەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوەی چاچیان ئەنجام داوە پاداشتی نەبراوە و بێمنەت چاوەڕێیانە